الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله قال جل وعلا درود و ڕەحمەت بۆ سەر گیانی پاکی پێغەمبەری پێشەوامان و بۆ سەر یاران و شوێنکەوتوانی بەگشتی تا دەگاتە سەر خۆمان سلامی خوای گەورەتان لەسەر بێت میوانانی ماڵی خوا عاشقانی ڕێبازی حەزەتی محەممەد سل الله عليه وسلم لە مانجی مەولودا زۆر باسی پێغەمبەر کرا صلی الله علیه وسلم و زۆر وەصفی کرا بەڵام ئەو وەصفانەی ئێمە لە بەرامبەر وەصفی خدا قەترە بە دەریایە چونکە ئەو وەصفی کردووە و کە ناونیشانەکەی ڕەحمەتەن للعالەمینە خاوەنی جوانترین ڕەوشتی ژینە قسەی من و تۆ دەبێت چی بێ هەر ئەوەیشە کە ئێستا دوای هەزار و چوار سەد و سی و پێنج ساڵ لە جیهاندا شەست و پێنج ملیۆن کەس ناویان محەممەدە ئەمەش بەڕاستی جێگەی سەرنجە بەڵام ئەوەی مهمتر بێت ئەوەیە کە چەندیان محمدین و لەسەر ڕێبازی محمد دەڕۆن صلی الله علیه وسلم نەبوونە ناوی بێناوەرۆک بەڵێ لە وتاری ڕابردوودا باسی مافەکانی پێغەممەری خوامان کرد صلی الله علیه وسلم بەسەر شوێنکەوتوانیەوە لە وتاری ئەم جارەیشمانە باسی ئەوە دەکەین کە دەبێ بزانین پێغەمبەر صلی الله علیه و سلم دووشتی زۆر گرنگی بۆ هێناوین کە ئەو دووشتە بەسمانە بۆ سەرفرازی و بەختەوەری دنیا و دوا ڕۆژمان ئەو دووشتەش چییە؟ هیدایەت و دینی حەق لە وتاری ئەمڕۆماندا باسی هیدایەت و دینی حەق دەکەین هیدایەت دواتە ڕێنمێنی و ڕێنیشاندەر و عەقیدە و بیر و باوەڕ کە لە دڵەوە دەست پێ دەکات بەڵام دینی حەق واتە نەخشە ڕێگای ژیان یاسا و ڕێسای ڕاست و دروست کە ئیسلامە کە قورئانە بالهدى ودين الحق بەڕێنمونی کار و هیدایەت بە قورآنێکی ڕاست و دروست بە دینێکی تەواو بۆ ئەوەی سەرکەوێ بەسەر هەموو دینەکاندا کە ئیسلام هات هەموو دینەکان نسخ بوونەوە هەرچەندە بێ باوەڕانیش پێیان ناخۆش بێت بەڵێ بەڕێزان و خۆشەویستان سەرەتا باسی هیدایەت دەکەین ئینسان هەرچەندە پلە و پای بەرز بێت شەهادەکەی بڕوانامەکەی زۆر بێت هەرچەندە تەکنۆلۆژیا پێشکەوتوو بێت عەقڵەکان کراوە بێت بەڵام ئەگەر هیدایەتی لەگەڵ نەبێ ئەوە سەربەرز و سەرفراز نابێت چونکە ئەو شتانە ئەو کاتە بۆ خراپە بەکاردەهێنرێت ئەوە تا ئێستا دەبینین هەرچەند تەکنەلۆژیا پێشکەوتووە هەرچەندە دروشمەکانی مافی مرۆڤ و دیموکراسی و عەولەمە و جیهانگیری زۆر بەربڵاوە بەڵام ژیانمان یەک پارچە بۆتە قەیران و کێشە هەر تەلەفزیۆنێ دەیکەیەوە هەمووی گردبوونەوە و خۆپشاندان و پێکدادان و سەرکوتکردن و کوشتن و بڕینە ئەی ئەو تەکنەلۆژیایە ئەو عەقڵ و زیرەکیە بۆچی ئەو خەڵکەی نەحەساندەوە چونکە هیدایەتی لەگەڵ نییە چونکە بەرنمەکەی خوا حاکم نییە ئەو تەکنەلۆژیایش بۆ خراپە بەکاردێنن مۆبایلەکەی بۆ خراپە بەکاردێنێ کە چەند شتێکی چاکە ئەنتەرنێتەکە بۆ شەڕەجنێ و ئافرەتی ڕووت بەکاری دێنێ کە چەند شتێکی چاکە و ئەم ئیشە چەند خراپە ئەو ئیشە چاکە بۆ خراپە بەکاردێنێ ئەو چەک و سیلاحەی کە پێیەتی بۆ سەرکوتکردنی نارانی و بۆ زوڵم و ستەم و کوشتن بەکاری دەهێنێ لە جیاتی ئەوەی دیفاعی پێ لە حەق و ڕاستی بکات و عەدالەتی پێ بپارێزێت بۆیە ئینسان هەرچەندە گەورە بێت هەرچەندە بەناو ڕۆشنبیر بێت بەڵام ئەگەر هیدایەتی نەبوو ئەوە بەڕاستی بەزەرەت دەشچێتەوە بەسەریا بۆیە کە ئەم هیدایەتەی کە پێغەمبەر صلی الله علیه وسلم هێنای ئەوەندە کاریگەری کردبوو لەسەر ئەو کاتە کە ئەو کاتە باوی بەندە فرۆشتن بوو وەکو مەدانی ئاژەڵان بەندە دەفرۆشرا بەندەیەک هاواری دەکرد لە مەدانێ توخوا هەر کەس دەمکڕێ با بەو مەرجەی بمکڕێ بەس منعم نەکا لە دوای نوێشکردن لە دوای پێغەمبەرەوە صلی الله علیه وسلم ئیتر چیم پێ دەکا با پێم بکە ئەو هیدایەتە ئەوەندە کاریگەری کردبوو لەسەریان بۆیە پرسیاریان کرد لە ئیمامی عمر خوا لێ ڕازی بێ ئەرێ قوربان ئێوە کاتی خۆی کە زیندە بە کشتان زیندە بە چاڵ دەکرد جەرجی خۆتان لە خستە ژێر زەویەوە بە زیندویی ئەوە عەقڵتان نەبوو ئیمامی عومەر خوا لێ ڕازی بێ فەرمووی بەڵێ وەڵا عەقڵمان هەبوو بەڵام هیدایەتمان نەبوو خۆ خەڵکانێک کە دڵی سەردەمی نەفامی وا دەزانێت ژێل و نەزان بوون نا لە هەندێک بواردا زۆر پێشکەوتوو بوون بە تایبەتی لە بواری نووسین و لە بواری شیعر و ڕەوانبێژیدا کە معلقاتی سەبعیان هەبووە هەر بۆ یەکێک لە معجزەکانی قورئان ڕەوانبێژیە کە ئەو سەردەمە باو بوو ئێستا شیعرەکانی ئەو کات هەموو کەس ناتوانێت وەک خۆی بخوێنێتەوە مەعنای بکە بەڵام چونکە هیدایەتیان نەبوو ئەوەتا چیشتی خراپە بوو دەیان کرد کە خوای گەورە بە پێغەمبەر دەفەرمێ صلی الله عليه وسلم وما ارسلناك الا رحمة للعالمين کە تۆمان نەناردۆ ئیلا بە ڕەحمەت نەبێ بۆ هەموو عالم خۆ نەیگوتۆ بۆ مسلمین تەنها بۆ هەموو عالم بۆ هەموو زیندەوەر و گیان لەبەران بۆ هەموو مرۆڤەکان بەبێ جیاوازی بەڵێ کە پێغەمبەر هە صلی الله علیه وسلم بەو هیدایەتەی مرۆڤایەتی ڕزگار کرد کە مرۆڤایەتی بەگشتی کۆیلە بوون کڕین و فرۆشتن بە ئینسانەکانەوە دەکرا کەس خاوەنی خۆی نەبوو وەکو ئاژەڵ سەیر دەکران بەڵام کە پەیامەکە هات کە هیدایەتەکەی پێغەمبەر هات صلی الله علیه وسلم یەکەم شت داوای کرد مرۆڤەکان ڕزگار بکرێن فک رقبە وما ادراک ما العقبە فک رقبە دەروی سەخت چییە ئیشی قورسوگران چییە ئەوەیە کە تۆ عەبدێک ڕزگار کەی کەسێ ئازاد کەی ئازادی زۆر خۆشە بەڵێ بەڕاستی هیدایەتی پێغەمبەر صلی الله علیه و سلم سەرجەم مرۆڤەکانی ڕزگار کرد بە شێوەیەکی گشتی و بە تایبەت ئافرەتان کە ئەو کاتی زۆر زیندە بەچاڵ دەکران و دەست درێژی سێکسیان دەکرایە سەر بەس کە ئیسلام هات فەرمووی پێغەمبەر صلی الله علیه وسلم هەر کەس دوو کچ بەخێو کە بە ئیمان و حیا و حرمەت لە بەهەشتا لەگەڵ من ئاوایە ئای لەو مزجیەنی بۆوانی کچیان هەیە هەر کەس دایکی لێ ڕازی نەبێ خدا لێ ڕازی نەبێ ئەی دایکی شەر ئافرەتە هاوسەر و خێزان بە هەمان شێوە پێوەری چاکەی پیاو ئەوەیە کە لەگەڵ خێزانەکەی باش بێت کچەکانی جوان بەخێو کات دایکی لێی ڕازی بێت ئەوەیە مافی ئافرەتان کە ئەم هیدایەتە هات ئافرەتان ڕزگاریان بوو ئێستاش خەڵکانێک کە دەبینی لەسەر شاشەکان کە بۆ مەبەستێکی تایبەتی نێدراون بۆ چەواشەکاری خەڵک بانگەشەی ئازادی و مافی ئافرەت دەکا بۆ خۆیان بە عامیان تەڵاق دراون و لە ماڵەوە ژیانیان زۆر ناخۆشە دەیانەوێت خەڵکی تووشی ئەو ناڕەحەتیە بکەن بە ناوی ئازادی و سەربەستیەوە بانگەشەی بەرەڵایی دەکەن بەڕاستی ئازادی ئافرەتان پێغەمبەر جان هێنای صلی الله عليه وسلم ئەمەش بەڵگەکانە دەیان ئاەت و فەرمودەمان هەیە لەو بارەیەوە کە نامانەیە بچینە ناو تەفاسیلەوە بەڵێ یەکەم شت پێغەمبەر صلی الله علیه و هێنای دینی هیدایەت دووەم دینی حەق بالهدى ودین الحق پێغەمبەر صلی الله علیه و سلم دینێکی حەقی بۆ ئێمە هێنا کە شریعەتێکی ڕاست و دروست بوو خۆ پێش ئیسلامیش دین هەبوون دینی بەتاڵ شریعەتی ڕۆمانی و ڕوسی و سینی پاشان دیموکراسی ئەو شریعەتانە هەبوون بەڵام لەبەر ئەوەی هەرچەندە بە ئاگر و ئاسن ویستیان زۆر سەپاندیان بەڵام لەبەر ئەوەی بناغەیەکی کۆنکرێتیان نەبوو بوونە بڵقی سەر ئاو هەر ماوەیەک بوو کۆتاییان هات بەڵام ئەم ئیسلامە ڕۆژ بۆ ڕۆژ شەریعەتەکە لە برەودایە هەرچەندە ئیشیشی پێ ناکرێ و خەڵکانێکی زۆر دژایەتی دەکا ئەوەتا ئەم ئیسلامە کە هات پێغەمبەر صلی الله علیه و سلم ئەو دینە حەقەی کە بۆ هێناین پەیوەندیەکانی بۆ ڕێخستین چونکە ئەم دینە بۆ ڕێخستنی ژینە ئەم دینە هەر نوێژ و ڕۆژ و مزگەوت نییە دەبێت ژیانمان بۆ ڕێک بخات بڵێ پەیوەندیەکانی بۆ ڕێخستین پەیوەندی لە بینی بەندە و خوادا لەسەر بنەمای عەبدایەتی هەمومان دەبێت بەندەی خوا بین و بەندایەتی بکەین و هەروەها پەیوەندی لە نێوان بەندەکانە ڕێکی خست لە ناو خەڵکە لەسەر بنەمای ڕێز و مافی بەرامبەر لەسەر بنەمای مافی مرۆڤ ڕێزگرتن حرمەتگرتن و هەروەها پەیوەندی لە نێوان مرۆڤ و بوونەوەردا ڕێکخست لەسەر بنەمای تەسخیر و بەکاربردن یعنی ئەی مرۆڤ ئەو بوونەوەرە بۆیە لە خزمەتی تۆدایە هەرچی حەڵاڵ و چاک و پاک و طەیباتە ئەوە تۆ بەکاری بێنە هەموو پەیوەندیەکانی بۆ ڕێخستین جا ئینسانێکە لەم دینە لایدا هەرچەندە زیرەک و پیتۆڵ بێت ئەوە بەشێک لە پەیوەندیەکانی لێ تێک دەچێت و تووشی مەشاکیل دەبێت بۆیە بەڕێزان ئەم دینە کە پێغەمبەر صلی الله علیه وسلم بۆی هێناین دینی علمە یەکەم ئایەتی بە علم دەست پێ دەکا اقرا دەی ئەوانە لە کوێن کە دەڵێن دین کۆنە پەرستی و دواکەوتویە بەڵگەکانیان چییە و دەبابێن هەر قسەیە کە دەیلێن و دەیکەن کە دەڵێن ئەم دینە کۆنە پەرستیە و دواکەوتووە و تونند و تیژیە بابێن لە سەرچاوی دینەکەوە بەڵگە بێنەوە بەڵام تۆ دین لە زمانی نەیاران وەربگری نەیار و دوژمن قسەی شاکت بۆ ناکە و هەروەها ئەم دینەی کە بۆی هێنان دینی یەکسانی بوو چونکە بەردەوام لە غێری ئیسلامە جیاوازی چینایەتی و و فەرق و جودایی کراوە بەڵام ئەم ئیسلامە کە هات الناس سواسیە کە ئەسنان المشت خەڵکی یەکسانن وەکو دانەکانی شانە چێ زۆر گەورە و بەڕێزە وتی بە بیلال ئەی کوڕی ژنە ڕەشەکە ئەی ڕەش پێست ئەڵێ بیلال زۆری پێ ناخۆش بوو چوو بۆ لای پێغەمبەر صلی الله علیه وسلم ئەی پێغەمبەری خوا ئەبی ذەڕی خۆشەویست وای پێ فەرمووم وای پێ وتوم ئای ئەبوو زەڕ ئەوە بڵات بە بیلال وت بیلال دەموچاوی زۆر ناشیرن بوو ڕەش بوو بەڵام لای خوای گەورە چەند سپی و گەورەیە چەند بەڕێزە چونکە خوای گەورە سەری دەموچاو ناکا سەری قەد و قیافە ناکا إن الله لا ينظر إلى أجسامكم ولا إلى صوركم خوا سری هیکل و شان و شوکت و سر و قیافه و دم و چاو ناکا ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم سری دل و عملکانتان دکا او ابو ذر بۆ وا پێوت بە بلال ئەبو زەر زۆر پەشیمان بۆەوە قسەیەک بوو لە دەمی دەرچوو پێغەمبەر صلی الله فەرمووی بە ئەبو زەر فەرمووی انک امرؤ فیک جاهلیە تۆ پیاوێکی خیسڵە و صفاتی جاهلی تێدایە ئەی ئەبو زەر ئەوە هەڵەیە چۆن وای پێ دەڵێی بەڵێ ئەبو زەڕیش زۆر پەشیمان بۆوە بەڵام خۆ ئەو ئەسحابانە مجاملەیان نەبووەک من و تۆ ڕاکشا لەسەر زەوی وتی ئەی بیلال دەبێ ئیلا بێی پێ بنێی بەسەر ئەو کەللەسەرەی مندا کە ئەو فیکرە جاهیلیەی تێدایە کە جۆرێک دەمارگیری و ڕەگەز پەرستی تێدایە دەبێ ئەو سەرەی من پاکەیەوە وەرە پێی پیا بنێ الله لەو تەواضعە لەو خۆ بەکەم گرتنە بەڵێ بیلالی خۆشەویست کە ئەوانە پەروەدەی قوتابخانەکەی حەزرەتی رسول الله بن صلی الله علیه وسلم کوا ئەو خەڵکە ئەمڕۆ تەنازل دەکا بۆ حەق و ڕاستی دەسەلمێنێ هەمووی هەر دەڵێ خۆم ئەبی ذەر وتی دەبێ پێ بنێی بەسەرما چونکە ئەوە ئەوە بەڕاستی شتێکی بۆگەنام دەماجیری و ڕەگەزپەرستی و خۆ بەزل زانینە بەڵام بیلالی خۆشەویست فەرمۆی من چۆن پێ ئەنێم بەسەرێکا کە سەزدەی بۆ خوا بردبێ سەرێک سەزدە بۆ خوا بەرێت چۆن پێی لێ دەنێم بڵێ دینی حەق ئەوەیە کە بەڕاستی هاد یەکسانی بۆ مرۆڤەکان هێنا خەڵکی حەساندەوە کە دینی عیلمە و دینی یەکسانیە و دینی مافی مرۆڤە ئیسلام کە هات لەو سەردەمەدا کە یاسای جەنگەڵ بەرقەرار بوو کە بەهێز بێهێزی دەخوارد وەکو لەم زروفانەشدا زۆر دەیبینی بەڵام ئیسلام کە هات زوڵم و ستەمی حەرام کرد ئەوەیە دینی حەق و هەروەها دینی ئیسلام دینی عەفو و لێبوردنە دینی عەفو و لێبوردنە پێغەمبەر صلی الله علیه وسلم کاتێ فەتحی مەکەی کرد بە خۆ بە ده هەزار چەکدارەوە دوژمنان چۆچیان شکاو ئەو دوژمنانەی کەوا سەر و ماڵیان داگیر کردبوون و شاربەدەریان کردبوون بەڵام یەک کەس نەیتوانی هیچ بکات و مەکەی تەقریبەن بەبێ خوێن ڕشتن کرد خۆ هەموو ئەوە دەزانی کە هەر سوپایەک چوبێتە هەر وڵاتێک جعل أعزة أهلها أذلة ئەو کاتە هەمووی تێکەڵ و پێکەڵ دەبێ و تاڵان و بڕۆ و کوشتن و بڕین دەست پێ دەکات و خەڵکی ماڵوێران دەبێ هەروەکو بینیمان سوپای داگیرکەری ئەمریکا لە عێراق چی کرد بە وڵاتە لە هەر شوێنێکا کە جێش و سوپا چوو بۆ شوێنێک داگیرکە تاڵانی دەکا نایهێڵێ بەڵام پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی کەس نەچێ بەلای ماڵی کەسە هەر کەسێ چوو بۆ بیت ئەوە ئەمینە هەر کەسێ چۆ ماڵی ئەبوو سفیان ئەمینە هەر کەسێ لە ماڵی خۆی دانیش ئەمینە کەس نەچێت هەڵ نەکوتنە سەر ماڵان لا تقتلوا شيخا فانيا ولا طفلا صغيرا ولا امرأة نچن پیرە پیاو کوژن مناڵ کوژن ژن بکوژن نا ئیسلام خوێن ڕێژ نییە بەڵێ لەم هەموو دەسەڵاتەیە پێغەمبەر صلی الله علیه و سلم ئاوای فەرموو لە کاتێکدا کە سەرکردە دنیایەکان کە سەرکەوتنێک بەدەست دێنن خۆیان لێبایی دەبێ ئەوەی لەگەڵم نەبێ بیکوژە بەڵام پێغەمبەر گیان ڕۆحم بە قوربانی بێ لەسەر پشتی وڵاخەکەی سەری ئەوەندە نزم کردبوو وەکو سوزدە وەکو شوکرانە و سپاسی خوا سەری زۆر شۆر کردبووەوە سپاسی خوای دەکرد لەسەر ئەم سەرکەوتنە ئەمڕۆ ڕۆژی هەڵمەتبردنە ڕۆژی تۆڵەسەندنەوەیە پێغەمبەر صلی الله علیه و فەرمووی الیوم یوم المرحمە ئەمڕۆ ڕۆژی ڕەحم و بەزەییە ڕۆژی پیاوەتی و چاکەیە بۆیە بەڕاستی ئەم ئاینە پیرۆزە بەڕێزەکانم دینی عەفو لێبوردنە ئەی ئەوانە لە کوێ ئەو بەڵگەیان هێناوە کا چ بەڵگەیەکە کە دەڵێن وەڵا ئیسلام سەرچاوەی تیرۆر و تۆقاندن و سەرچاوەی توندوتیژیە و سەرچاوەی کۆمەڵێ قسەی نابەجێ و نالەبار و نامەنتیقی دەکەن دەبابێن بەڵگەکان لە قورئان و حەدیث بێنن بەڵام خەڵکانێک بەداخەوە لە ناوەندە ڕۆشنبیریەکانیش کە سەرنج دەدەی هیچ ئاگایان لە ئیسلام نییە و قسەی نەیارانی ئیسلام دەڵێنەوە دەوەرن بەڕێزەکانم ئەم قورئان و حەدیسە بخوێنەوە وەرن تەماشا بکەن بزانن ئیسلام دینی ڕەحمەتە یان دینی زەحمەت بزانن ئەم دینەی کە پێغەمبەر صلی الله علیه وسلم هێنای چەندە دینی عیلمە و دینی یەکسانیە و دینی مافی مرۆڤە و دینی ڕزگارکردنی مرۆڤەکانە و هەروەها دینی نەرمونیانی و دینی لێبوردن و عەفوکردنە تەنانەت دکتۆر مستەفا زەڵمی دەڵێ یاسای عسکەری لە فەڕەنسا یاسای فەڕەنسا لە بواری عسکەریەوە سا هەفتای لە ئیسلام وەرگیراوە خۆ ئەو یاسانی کە لە ئەوروپا هەیە بەعام هەموو یاساکان بەعامیان ئیسلامین بەڵام بۆواقی خۆیان لێداوە و بۆ خۆیان بەکاریان هێناوە بۆیە بەرەزان و خۆشەویستان جێگەی داخە کە ئێستا خەڵکانێکیش بە ناوی دینەوە قسە دەکەن جاری وا هەیە هە لە ناو خۆشماندا خەڵکەمە دەڵێن پێغمە ساسرم دووشتی بۆ هێناین هیدایەت و دینی حەق هیدایەت ڕێنمونی کردن و و هەروەها عقیدە و بیر و باوەڕەکە مرۆڤەکان لە سایدا ڕزگار بوون دینی حەقیش ئەم قورآن و سنەتەیە کە پێغمە ساسرم بۆ هێناین بۆیە چونکە لە بەرامبەردا دینی باڵیش هەیە چونکە هەموو خەڵک بەعام شتی خۆی بە چاک ئەزانێ خۆ کەس بە دەوی خۆی ناڵێ ترشە کە حەق خۆتی بژڵێن ترشاگە ترش بێ بەڵام دینی ئیسلام بابێن بە بەڵگە تەماشاکەن لەناو خۆشماندا خەڵکێک هەیە وەکو مسلمان هەندێک شت هەیە دین نییە دەیکا بە دین هەندێک شت هەیە لەناو خۆماندا بیدع و خورافیات و شیرک و شەخص پەرستی و داروبەر پەرستی و کۆمەڵە شتێک هەیە دەبێ ئێمە هەموو بە خۆماندا بچینەوە و و بگەڕێینەوە بۆ لای پێغەمبەر گیان صلی الله علیه وسلم کە پەیامەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول ئەگەر نزاعتان کەوتە بین کێشەیەکتان بۆ دروست بوو مەچن بە کاردانەوە حەلی بکەن بگەڕنەوە بۆ لای قورآن و سنت کامە قسەیان لەگەڵ تەرازی قورآن و سنت کەوتەوە معنای ئەو قسەیە ڕاستە دەی بەڵێ بەڕێزان و خۆشەویستان بەداخەوە ئێستا خەڵکانێک جاری وا هەیە بە ناوی دینەوە قسە دەکەن بەڵام وەڵا هیچ شتەکەیان دین نییە ئێستا مەسەلەن جاری وا هەیە کە ئێمە تەماشا دەکەی دەڵێن دین سەرچاوی ئەم شتانەیە و کۆمەڵە شتی خراپ دێنەوە بەڕاستی ئەوە لە دین دوورە ڕێک خەڵکانێک بۆ مەرەدی ئەو کەسە گەیشتون کە جارێکیان لە بەرنامەیش تەلەفزوێنیە دوو کەسی کۆمیدی بە سوعبەت دانیشتبوون قسەیان دەکرد شتەکەیان زۆر جوان بوو یەکێکیان ناوی حەقیقەت الله بوو یەکێکیان ناوی خان عەدالەت بوو حەقیقەت الله یعنی هەموو حەقیقەتەکانی خوا ئەمیشیان ناوی خان عەدالەت یعنی خانەی عەدالەت شتەکەیان زۆر جوان بوو بەڵام ناوەکەیان زۆر بە قووەت بوو بەڵام یەک قسەی حەقیقەت و عەدالەتی تیانە بوو هەندێک خەڵک وای لێ هاتووە ناوی چاچی هەیە ناوی جوان یان ناوێش دینی لە خۆی دەنێ یان بە ناوی دینەوە بەڵام ناوەرۆکەکەی بۆشە وەکو ئەو کەسەی کە ناوی لە خۆی نابوو حەقیقەت الله یەک کەلیمەی حەقی نەوت ئەمیشە ناوی عان خان عەدالەت بوو یەک کەلیمەی عەدالەتی نەوت دەبێ وریابین سیناریۆ زۆرە دەبێ وریابین خەڵکانێک نەیارانی دوژمن بە ناوی دینەوە ڕێکخرا و حیزب دروست دەکەن خەڵک دەکوژن خەڵک لە ناو دەبەن ئەها دەڵێن ئیسلام تیرۆریستە ئەها ئیسلام وای کرد وای کرد دەشێ لافیتەیەک هەڵدەواسێ لا ئیلاهە ئیلەڵڵای لێ دەنووسێ و خەڵک سەردەبڕێ ئەوە لە کوێی ئیسلامدا هەیە بۆیە دەبێ وریابین ئیمانداران ئاگامان لێبێ خەڵکانێکی بێدین بێباوەڕان لەو سەری دنیاوە خەڵکانێک بەکرێ دەگرن بە ناوی دینەوە لە دین دەدەن دین سوک دەکەن باوریا بین و ئاگادار بین ئەوەی لە قورآن و حەدیث دانە بێ ئەوەی لە شریعەتی ئیسلام دانە بێ ئەگەر منیش بیکەم هەر دەبێت تووڕی بین و ئەوە هەر دوورە لە ئیسلام بۆیە دەبێت زۆر ئاگادار بین بە تایبەتی لەم ڕۆژگارەیە کە سیناریۆی زۆر دەکرێت بەرامبەر بەم دینە چونکە ڕاستەوخۆ ناتوانم بڵێن دین درۆیە بەڵام ناڕاستەوخۆ ناشیرنی دەکەن بۆیە بەڕێزەکان و خۆشەویستانم دووبارەی دەکەمەوە پێغمبەر صلی الله عليه وسلم دوشتی زۆر گرنگی بۆ هێناین هیدایەت و دینی حەق کە ئەگەر ئێمە ئەم دوشتەمان هەبێ بەسمانە بۆ دنیا و دوا ڕۆژمان و پێویستیمان بە هیچ هیچ کە نابێت بۆیە با بەخۆماندا بچینەوە و بزانین تا چەند ئێمە لەسەر هیدایەت و دینی حەقین لە خوای گەورە دەپاڕینەوە دەڵێن یا ڕەبی خوایە بمانجێڕی لەو کەسانەی کەوا لەسەر ڕێگەی هیدایەتن یا ڕەبی خوایە بمانجێڕی لەو کەسانەی کە لەسەر دینی حەقن کە دینی ئیسلامە یا ڕەب العالمین خوا بە ئیمان و ئیسلامەوە بمانژێنی و بە ئیمان و ئیسلامەوە بمانبرێنی یا ڕەبی خوایە عاقیبەتی هەموو لایەکمان بەخێر بژێڕین خوایە ئەوەی کێشە و گرفتی بۆ دروست بۆ خوایە بێی بەدەم کێشەکانیانەوە خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت بێی بەدەم حاڵی مسلمانانەوە خوایە ئەوانەی نەخۆشیان هەیە بە تایبەت ئەوانە داوای دوعای خێران نەکردی خوا شفایان بۆ بنێری یا ڕەبی خوا لە دایک و باوکمان خۆشبی لە خۆمان خۆشبی قەڵەمی عەفوبێنی بەسەر تاوانەکانماندا یا ئەڵڵا خوایە پیرەکانمان عاقبەت خێر کەی یاڕەبی خوایە گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراو کەی دایکان و خوشکانمان حیا و ناموسیان پارێزراو کەی ئامین ئامین